سودێکی ترەوە تانێ ترسان لەخوای گەورەو ئینسان دڵنیا نەبێ لەوەی کەخوا سزایەدا بۆیە بە ئینسان هەمیشە بترسێ نەک کاتێک سزای خوا ئەبینی بڵێ ئەوە بارانمان بۆ ئەبارێنێ بۆیە بە ئینسان هەمیشە دڵی زیندوو بێ بە ئایەت و حەدیثەکان بۆیە پێغەمەری خوا صلى الله عليه و صلى الله عليه و آله وسلم کاتێک کە باە بینی زۆرە ترسە عیشە دەفەرمێ کاتێک پێغمەری خام دەبینی علی سەڵات وسلام باەک هەڵی بکرد باە دانەدەنیشت دەڕۆیشت دەهات ئەچوە ماڵ و ئەهاتە دەشت و وتم یا رسول اللە خەڵکە بینم کاتێک هەورە بینن کاتێک لەگەڵ هەورەکە با هەڵەکە دڵیان خۆشە بێڵنەوە باران دەباری بەس تۆ بینم یا رسول اللە ئەترسی حاڵت پەشێوە بێ بۆ وتی عیشە چی دڵنیا مەکە لەوەی کە خوا سزای قەومەکەی منیش نەدا وەکو سزای قەومەکانی پێشم نیدا ئایا قەومی عاد سزای خوایان نەبینی وتیان هذا عارض ممطرنا ئەفەرمێ واللهی دڵی خۆش نەدەبوو هەتا وەکو هەورەکە دەبووە باران و باران دەباری ئەوسا ئەمبینی سرزیە عنه یعنی ئەهاتۆ سەرباری ئاسایی ئەوسایی